بەناوی خودای بەخشندە و میهرەبان. خودای میهرەبان کانگای سۆز و ڕەحمەت. قورئانی فێری ئادەمیزاد کردووە. فێربوون و زانینی قورئان و تێگەیشتن لە فەرموودەی خودای میهرەبان پیرۆزترین ناز و نیعمەتە کە ئیماندار لێی بەهرەوەر ببێت، لەم تەمەنە کورتەی ژیانی دونیادا. هەر خودا ئادەمیزادی دروست کردووە. هەر ئەویش فێری گوفتار و ئاخاوتنی کردووە. خۆر و مانگیشی بە حسابێکی ورد دروست کردوون و دایناون لە خولگەکانیاندا لە سووڕانەوەدان. ئەستێرە و درەختەکان، ڕووەکە بێ قەد و درەختە بەرزەکان هەر هەموویان سوژدە دەبەن بۆ دروستکاریان، لە نەخشەی دیاریکراو دەرناچن کە بۆیان دانراوە. ئاسمانیشی بەرز و بڵند کردۆتەوە بێ کۆڵەکە و بێ ستوون و تەراز و پێوەری بۆ هەموو شتێک داناوە هەموو شت بە یاسایە و هیچ شتێک بە هەرەمەکی و بە بێهودا دروست نەکراوە بۆیە پێویستە ئادەمی زادیش بەرنامە و یاسای هەبێت لە چوارچێوەی قورئان و سونەتی ڕاست و دروستدا ئێوەش ئەی نەوەی ئادەم با تەرازو پێوەرتان ڕێک و پێک بێت و ستەم لە یەکتر مەکەن دادپەروەر بن لە کێشان و پێواندا تەرازوو بازی مەکەن و کەم فرۆشی ئەنجام مەدەن. زەویشی بۆ خەڵکی ڕاخستووە و باری هێناوە تا ژیانی خۆیانی تیادا بەرنە سەر، جۆرەها میوەی تێدا دێتە بەر، هەروەها خورمای خاوەن دەفری گوڵدانی بۆ فەراهەم هێناون، هەروەها جۆرەها دانەوێڵەی خاوەن کاو پەلوپۆدار و بۆنخۆشی تێدا بەرهەم هێناوە. جا ئیتر ئەی گرۆی ئادەمی زاد و جن بە کام لە ناز و نیعمەتەکانی پەروەردگار بڕوا ناکەن؟ کامەی پەسەند ناکەن؟ ئادەمی زادی دروست کردووە لە قوڕێکی وشک بوو وەک فەخفووری، جنەکانیشی لە بڵێسەی ئاگر دروست کردووە. جا ئیتر ئەی گرۆی ئادەمی زاد و جن، بە کام لە ناز و نیعمەتەکانی پەروەردگار بڕوا ناکەن کامەی پەسەند ناکەن خودا خاوەنی هەردوو ڕۆژهەڵات و هەردوو ڕۆژ ئاوایە جا ئەی گرۆی ئادەمی زاد و جن کامەی پەسەند ناکەن ئاوی دوو دەریای بەڕەڵڵا کردووە و بەیەک گەیاندووە تێکەڵیش نابن چونکە لە نێوانیاندا بەربەستێک هەیە نایەڵێت تێکەڵ ببن ئەم دیاردەیە لە نێوان دەریای سپی و زەریای ئەتڵەسیدا و دەریای سوور و دەریای عەرەبدا ئاشکرایە. جا ئیتر ئەی گرۆی ئادەمیزاد و جن بە کام لە ناز و نیعمەتەکانی پەروەردگار بڕوا ناکەن، کامەی پەسەند ناکەن؟ لەو دوو جۆر دەریایە مرواری و مەرجان دەردەچن کە دوو جۆر گەوهەری بەنرخن. جا ئیتر ئەی گرۆی ئادەمیزاد و جن بە کام لە ناز و نیعمەتەکانی پەروەردگار بڕوا ناکەن؟ کامەی پەسەند ناکەن. هەرچی کەشتی هەیە لە دەریاکاندا وەک بەیداخ وەک شاخ هات و چۆ دەکەن، هەر خوداش خاوەنیانە. جا ئیتر ئەی گروی ئادەمیزاد و جن بە کام لە ناز و نیعمەتەکانی پەروەردگار بڕوا ناکەن، کامەی پەسەند ناکەن؟ هەموو ئەو کەسانەی لەسەر ڕووی زەوین هەر هەمووی فەوتاو و تیاچووە و دەبێت بمرن تەنها زاتی پەروەردگاری خاوەن بڵندی و ڕێزداری تۆیە کە دەمێنێتەوە جاییتر ئەی گرۆی ئادەمی زاد و جن بە کام لە ناز و نیعمەتەکانی پەروەردگار بڕواناکەن کامەی پەسەند ناکەن؟ هەموو گیانلەبەر و زیندەوەران لە ئاسمانەکان و زەویدا بەردەوام بە گوفتار و بە زمانی حاڵ داوای پێداویستی و داخوازییەکان لە پەروەردگار دەکەن، هەموو ڕۆژێک و هەموو کاتێک ملیۆنەها و ملیارەها بەڵکو بێشومار تاوتوێ دەکات لە بوونەوەر و لە جیهانی ئادەمیزاد و جن و فریشتەکان و هەتا دوایی. جا ئیتر ئەی گرۆی ئادەمیزاد و جن بە کام لە ناز و نیعمەتەکانی پەروەردگار بڕوا ناکەن؟ کامەی پەسەند ناکەن ئەی گرۆی ئادەمی زاد و جن ڕۆژێک دێت بە تایبەت لێتان دەپرسینەوە و دادگاییتان دەکەین خدای باڵادەست هەڕەشە لەم دوو دەستەیە لە دروستکراوەکانی دەکات کە لە هەندێک ڕۆوە سەرپشتی کردوون و ئازادی داونەتێ بەڵام زۆربەیان یاخی و سەرکەشن قڕ بەسەر یاخیەکان لەو ڕۆژەدا جاییتر ئەی گرۆی ئادەمی زاد و جن بە کام لە ناز و نیعمەتەکانی پەروەردگار بڕوا ناکەن کامەی پەسەند ناکەن ئەی گرۆی جن و ئادەمیزاد ئەگەر دەتوانن بە بەشەکانی ئاسمانەکان و زەویدا دەرچن ئەو کارە ئەنجام بدەن دڵنیاش بن کە ئەو کارە بەهۆی دەستگای مادی و توانای معنەویەوە نەبێت ئەنجام نادرێت جاییترەی گرۆی ئادەمی زاد و جن بە کام لە ناز و نیعمەتەکانی پەروەردگار بڕوا ناکەن کامەی پەسەند ناکەن خۆ ئەگەر لە سنوور دەرچوون بڵێسەی ئاگرتان هاوڕێ لەگەڵ مسی تواوەدا بۆ ڕەوانە دەکرێت ئیتر شکست دەخۆن و سەرکەوتوو نابن جاییترەی گرۆی ئادەمی زاد و جن بە کام لە ناز و نیعمەتەکانی پەروەردگار بڕواناکەن کامەی پەسەند ناکەن کاتێک دێت ئاسمان لەت دەبێت و وەکو گوڵێکی سوور دێتە بەرچاو یاخود وەک ڕۆنی قەرچاوی لێ دێت ئەمەش قۆناغێکە لە قۆناغەکانی تێکچوونی جائیترەی گرۆی ئادەمیزاد و جن بە کام لە ناز و نیعمەتەکانی پەروەردگار بڕواناکەن کامەی پەسەند ناکەن ئەو ڕۆژە هەموو شت ڕوون و ئاشکرایە پرسیار لە گوناهانی ئادەمیزاد و جنەکان ناکرێت ڕەنگە ئەوە قۆناغێک بێت لە قۆناغەکان کە بە ڕوخساریان جیا دەکرێنەوە جا ئیتر ئەی گرۆی ئادەمیزاد و جن بە کام لە ناز و نیعمەتەکانی پەروەردگار بڕوا ناکەن کامەی پەسەند ناکەن ئینجا تاوانکار و گوناهباران بە ڕوخساریاندا دەناسرێنەوە ئەوسا دەستگیر دەکرێت لە ناوچەوانیان و قاچیان گڵۆڵەیان دەکەن و فڕێ دەدرێنە ناو ئاگری دۆزەخەوە جا ئیتر ئەی گرۆی ئادەمیزاد و جن بە کام لە ناز و نیعمەتەکانی پەروەردگار بڕوا ناکەن؟ کامەی پەسند ناکەن؟ دەوترێت، ئەمە ئەو دۆزەخەیە تاوانباران بڕوایان پێی نەبوو، جا لە نێوان ئاگر و ئاوی گەرمدا کە بەسەر و چاویاندا دەکرێت هەر دەخولێنەوە، جا ئیتر ئەی گروی ئادەمیزاد و جن، بە کام لە ناز و نیعمەتەکانی پەروەردگار بڕوا ناکەن کامەی پەسەند ناکەن بۆ ئەو کەسەشی لە مەقامی پەروەردگاری خۆی ترسابێت دوو باخی ڕازاوە ئامادەیە جا ئیتر ئەی گرۆی ئادەمی زاد و جن بە کام لە ناز و نیعمەتەکانی پەروەردگار بڕوا ناکەن کامەی پەسەند ناکەن، ئەو دوو باخەش خاوەنی دار و درەختی گەڵا ناسک و جوان و بریسکەدارە. جا ئیتر ئەی گروی ئادەمیزاد و جن بە کام لە ناز و نیعمەتەکانی پەروەردگار بڕوا ناکەن، کامەی پەسەند ناکەن؟ دوو سەرچاوەی لە کانی و ئاوی سازگاریان تێدایە و بە خوڕ بە جۆگەلەکاندا دەڕۆن. جا ئیتر ئەی گروی ئادەمیزاد و جن بە کام لە ناز و نیعمەتەکانی پەروەردگار بڕوا ناکەن کامەی پەسەند ناکەن لە هەموو جۆرە میوەیەک دوو جۆریان تێدایە جاییتر ئەی گرۆی ئادەمی زاد و جن بە کام لە ناز و نیعمەتەکانی پەروەردگار بڕوا ناکەن کامەی پەسەند ناکەن لەو بەهەشتە خۆشەدا بەختەوەران لەسەر کورسی و قەنەفە و جێگە و ڕێگە خۆشەکان شانیان داداوە کە لە ئاوریشمی تایبەت ناواخن کراوە داخۆ بەرگەکەی لە چی بێت لێکردنەوەی هەر میوەیەکیش نزیک و ئاسانە و درەختەکان خۆیان سەرفرو دەهێنن بۆ ئەو بەختەوەرانە جا ئیتر ئەی گروی ئادەمیزاد و جن بە کام لە ناز و نیعمەتەکانی پەروەردگار بڕوا ناکەن کامەی پەسەند ناکەن لەو بەهەشتەدا حۆری تێدایە کە تەنها تەماشای هاوسەرەکانیان دەکەن پێش ئەوان دەستی کەسیان لێ نەکەوتووە نە لە گرۆی ئادەمی و نە لە جن جاییترەی گرۆی ئادەمی زاد و جن بە کام لە ناز و نیعمەتەکانی پەروەردگار بڕوا ناکەن کامەی پەسەند ناکەن ئەو هاوسەرانە لە جوانی و شۆخ و شەنجی و قەشەنجیدا وەکو یاقوت و مەرجان وان کە دوو جۆر گەوهەری بەنرخن لە دەریادا دەردەهێنرێن جائیترەی گرۆی ئادەمیزاد و جن بە کام لە ناز و نیعمەتەکانی پەروەردگار بڕوا ناکەن کامەی پەسەند ناکەن. مەگەر پاداشتی چاکە تەنها چاکە نییە؟ جا ئیتر ئەی گرۆی ئادەمیزاد و جن، بە کام لە ناز و نیعمەتەکانی پەروەردگار بڕوا ناکەن، کامەی پەسەند ناکەن؟ جگە لەو دوو بەهەشتەی کە باس کرا، دوو بەهەشتی تریش ئامادەیە بۆ ئەوانەی کە پلە و پایەیان وا لە خوار خاوەنانی دوو بەهەشتی ناوبراوەوە، جا ئیتر ئەی گرۆی ئادەمیزاد و جن بە کام لە ناز و نیعمەتەکانی پەروەردگار بڕوا ناکەن کامەی پەسەند ناکەن ئەو بەهشتانەش ئەوەندە سەوز دەنوێنن مەیلە و ڕەش دەچنەوە لە جوانی و تۆخیدا جا ئیترەی گرۆیادمی زاد و جن بە کام لە ناز و نیعمەتەکانی پەروەردگار بڕوا ناکەن کامەی پەسەند ناکەن دوو سەرچاوەی هەڵقوڵاویان تێدایە کە دیمەنیان زۆر دڵ ڕفێنە جاییتر ئەی گرۆیادەمی زاد و جن بە کام لە ناز و نیعممەتەکانی پەروەردگار بڕواناکەن کامەی پەسەند ناکەن درەختی میوە و دار خورما و هەناریان تێدایە جاییترەی گرۆیادەمی زاد و جن بە کام لە ناز و نیعمەتەکانی پەروەردگار بڕوا ناکەن کامەی پەسەند ناکەن لەو بەهەشتانەدا حۆری جوان و شۆخ و شەنگ و ڕەوشت بەرزی تێدایە جا ئیتر ئەی گروی ئادەمی زاد و جن بە کام لە ناز و نیعمەتەکانی پەروەردگار بڕوا ناکەن کامەی پەسەند ناکەن. حۆری چاوگەش و چاوڕەش لەو دەوارە تایبەتیانەی کە بۆیان ئامادەکراوە دوور ناکەونەوە، ئەڵبەتە هەر ناوی دەوارە، ئەگینا مەگەر هەر خودا خۆی بزانێت چ جێگە و ڕێگەیەکی خۆش و ڕازاوەیە. جا ئیتر ئەی گرۆی ئادەمیزاد و جن، بە کام لە ناز و نیعمەتەکانی پەروەردگار بڕوا ناکەن کامەی پەسەند ناکەن ئەو حۆریانە پێش ئەوان دەستی کەسیان لێ نەکەوتووە نە لە گرۆی ئادەمی و نە لە جن جا ئیتر ئەی گرۆی ئادەمی زاد و جن بەکام لە ناز و نیعمەتەکانی پەروەردگار بڕواناکەن کامەی پەسەند ناکەن شانیان داداوە لەسەر پشتی سەوزباوی جوان و دۆشەجی نایاب و ڕازاوە جا ئیتر ئەی گرۆی ئادەمی زاد و جن بەکام لە ناز و نیعمەتەکانی پەروەردگار بڕواناکەن کامەی پەسەند ناکەن مبارەک و بەرز و بەڕێزە ناوی پەروەردگاری تۆ چونکە ئەو زاتێکە خاوەنی بەرزی و بڵندی و ڕێزی بێ سنوورە بۆ ئیمانداران.